سەرجمان بۆ ئەوە ڕائەکێشێ و ئەمانترسێنێ. ئەفەرمێ با ئاگاداری خۆیان بن ئەو کەسانەی مخالەفەی ئەمری پێغەمبەری خوا ئەکەن صلی الله علیه و آله وسلم. فلیحذر حەذەر لە زمانی عەرەبی ئاگادارکردنەوەیە لەگەڵ ترساندن ئاگاداری خۆت بە ئەو کارە نەکەی ئەگەر بکەی ئاوهات لێ بەسەر دێنم جا بابزانین خوای تەعالا ئاگاداری چیمان ئەکاتەوە چۆن ئەمان ترسێنێ و لەسەر چ شتێکیش فەرمێ فەلیەحذەر الذین یخالفون عن ئەمره بە ئاگاداری خۆیان بن ئەوانەی پێچەوانەی فەرمایشتی پێغەمەر دەکەن سەل الله عليه وسلم کە خوا تووشی کوفریان بکە بە کافری بمرن زۆر قورسە برا بە ڕێزە مسلمانەکانم تەماشای ئاەتەکەکەن دەڵێ کاکە فیتنە یعنی فیتنە و فزولی لە بینی خەڵکە نەخێرە و معناکەی نییە فیتنە و فزولی لە بینی خەڵکە چییە یعنی ئەو پەڕەکەی ئەو پەڕەکەی سەرە کێشێ بۆ قەتڵی تر بۆچی لە قەتڵەکە گەورەتر بێ قەتڵەکە گەورەترێکە لەوە ئەگەر وابێ نەخێر لەوێ فیتنە یعنی کوفر یعنی کافر بوون یعنی مشریک بوون ئایەتەکەش ئەگەر تۆ تەماشای سەبەبی نزولەکەی بکەی جوان تێگەی بەڵام بەداخەوە مسلمانان تەماشای ئاەتی قورآن و تەفسیر و سەبەبی نزول ناکەن و نازانن کاتێک کە سەحابەکانی پێغەمەر سەل الله عليه وعالی وسلم لە شاری حەرامە تووشی شەڕاتن لەگەڵ کافرەکان کە دەبوو شەڕیان نەکردایە ئەوە بوو کافرەکان وتیان خۆ محمد صلی اللە علیه و آله وسلم خۆی بەوە دادەنێ کەوا ڕێز لە شاری حەرام بگرێ ئەوە تا هاوڕەکانی هاتن لە ئێمەیان کوشت چەند گەورەیە و قەتڵە لە شاری حەرامە خی تەعالا جوابیانەیاتەوە دەڵێ ڕاستە ئەمە ڕاستە قتال فیه کبیر خوای تعالی ئەفەرمێ قەتڵ تایە گەورەیە بەڵام شیرکەکەی ئێوە گەورەترە والفتنە ئەکبەر و یاخود ئەشد دو من القتل هەبزانە لێرە فیتنە معنای چی بوو چەند کەس بەغڵت ئەو ئاەتە تەفسیرەکە دەڵێ کاکە فیتنە و فزولی لە بینی خەڵکە لە قەتڵ گەورەترێکە نە وەرە بیرکەرەوە جا ئەو شیرکەی ئەوان چیش بوو برا بە ڕێزەکەم شیرکەکەی ئەوان ئەوە بوو کە خوایان ئەپەرست و لەگەڵ خواشا عیبادەتیان بۆ پیاوچاکان دەکرد و سەنەمیان بۆ دەئاتاشین وەک وایەسە تۆ ڕسمێکی عەبدولقادری گەیلانی دروست بکەی هەیکەلەکەی دروست بکەی یا ڕسمەکەی دروست بکەی دوایی هەرچەند سەیری بکەی بڵێی ئەی عەبدولقادر توخوا لە لای خوا داوام بۆ بکە خۆ تۆ زانی ئەو ڕەسمە هیچ نییە ئەزانی ئەو ڕەسمە خوا نییە ئەو تیمسالە خوا نییە قوڕەیشیش ئاوها تیمسالیان دروست دەکرد ئاوها ڕەسمیان دروست دەکرد ها ئاگادار بن بۆ یادەوەری بوو هەند گوت ئەم پیاوچاکەی ئێمە ئێستا لەلای خوا کەوا ڕێزی هەیە فەزڵی هەیە ئێمە داوای لێکەین ئەمان بیستێ و ئەو لەلای خوا داوامان بۆکە ئەمە شیرکەکەی ئەوان بوو هی ئێمە جوانیە شیرکی ئێمە جوانیە ئێساگەر ڕسمێکی پێغەمەر دروست کرێسە لە الله عليه وسلم کە ئێران دروستی کردو بۆ خۆتان نەزانن ڕسمی پێغەمبەر صلی الله علیه و سلم ئەی ڕسمی حسینیان دروست نەکردو ڕسمی علیان دروست نەکردووە ئەوها سەیری بکەی بڵێ ئەک بە قوربانە بم ئەی پێغەمبەری خوا توخوا لە لای خوا داوام بۆ بکە نفسی حالەتە لە قەومی نوحەوە ئەوە هاتووە حتا هاتووەتە لای قڕیش ئەنی ئەو بتانی کە دروستیان کردو براکەم پەرستنی داروبەر نەبووە بە تەنها بڵێ ئەم داروبەر داپەرستم ئەمە یادەوەری بۆ بۆ پیاوچاکانیان کورە کێ ئەوەنە پاڵەوانە بەرامبەر بە پێغەمبەر صلی الله علیه و مخالفە دەکات کێ ئەوەنە چاو قایم و نەترسا دێ پێم بڵێ کێ ئەوەنە ئازا و جەری ئە بەرامبەر بەو تهدیدەی خوا بڵێ من بەڵێ من مخالفەیەکەم هەی قڕت بەسەر هەیبەت بەخەر ئەن تصیبهم فتنە تووشی چییە بی کوفرە بی لەوانێ بە کافری بڕۆین دوایی یاخود تووشی عەذابێکی ئەلیم واتە عەذابێکی زۆر بە ئازار خی تەعالا تووشی عەذابێکی بە ئازار دەکا ها بەخوا واد لێ دەکا نەزانی لە کۆ دانیش و لە کۆ هەڵەسی جایە لە دنیا یا لە قیامەت داگادار بە لە هەردوو لە مخالفەکردنی ئەمری پێغەمبەر ئەوەنە ئاسان نییە سەل الله عليه وسلم تۆ بێنەرە بەرچاوی خۆت ئەو پێغەمەرە نازدارە ئێستا پێ دەڵێ وابکە و وابکە وابکە تۆش بڵێ نەخێرەی محەممەد من باو باپیرانم وای کردو وای کردو وای کردو من مامۆستاکانی مجتمعی من و مامۆستا ئاینەکانی من ئاوهایان و تو ئاوهایان و تو ئاوهایان و ئەگەر هەر شتێک مامۆستای ئاینی ئێڵێ موافق نەبێ لەگەڵ شەرعی خوا ئەبێ فڕێی بەی ئەبێ بێی بە دیوارا ئەمە بێڕێزی نییە بەرامبەر بە مامۆستای ئاینی ئەم قسەی کە منەیکەم ئەمە قسەی ئیمامی شافعیە ڕەحمەتی خوای لەبێ ئێستش لە زۆربەی کوردستانی خۆمان بپرسە یاخود ئەوانەی ئەڵێن ئێمە شافعی مەزە بڵە شافعی ناوی چی ئەڵێ نازانم کەی لە دایک بووە نازانم تەمەنی چەند بووە نازانم کتێبەکەی کامێ نازانم چی لە کتێبەکە باس کردووە نازانم ئەی کە نازانی تۆ چۆن شافعی مەزە بۆڵە ڕاز ناکەی لەگەڵ ڕێز و حرمەتمە محەمەدی کوڕی ئیدریسی شافعی سەد و پەنجا هیجری لەدایک بوو بە دوو سەد و چوار ئەم پیاوە خوا جەزای باتەوە یەکێک بوو لە عالمەکانی ئومەتی ئێمە ئەفەرمێ ئەگەر من قسەیەکم کرد پێچەوانەی ئەمری پێغەمەر بوو صلی الله عليه وسلم بیەن بە دیوارە قسەکەم من لە دوای مردنیش لێ پەشیمانم بۆیە لەماڵێ مەذهبی شافعی مەذهبی پێغەمەرە صلی الله عليه وسلم ان صح التعبیر چونکە پێغەمەری خوا عليه الصلاة والسلام ئەو سەرچاوە ئەسڵەکەیە بۆ ئێمە من من زۆر عجایبم لێ لە مسلمانان وەکو چەند جارمان باس کردو بڵێ ڕێبازت کێ مەزەبت چییە باسی پێغەمەر نەکا صلی الله عليه وسلم باسی صحابە نەکا بێت باسی تابعی تابعیان تابعی تابعی تابعی بکە موسڵمانانی خۆشەویست، بڕوادارانی بەڕێز، بزانە دینەکەت چییە و لە کێی وەردەگری. ئینجا ئەمەیە لێرە نقطەیەک باسکەم پێشەوەی بچینە سەر بابەتەکەمان ئەویش ئەوەیە ئێمە لێرە دانیشتوین ئێستا باسی هەندێک مخالفات دەکەین لەوانەیە هەندێک دڵسۆز و هەندێک لە خواترس و هەندێک ئیمانداری ئینشاءله بە قووەت بڵێ کاکە مامۆسایان بۆ دانانیشتن لە بینی خۆیانە بە ئەم شتە حلکەن برا بە ڕێزەکەم لەسەر چاوم قسەکەی تۆ بەس ئایا ئایا ئەمڕۆ ڕۆژی ئەوەیە وەرە با دانیشین و با حلی بکەین هەر یەک ئاغایەکە بۆ خۆی هەر یەک سوڵتەیەکە بۆ خۆی کەس بە قسەی کەس ناکە ئەمڕۆ با پێتان بڵێم نەوەڵا ڕئیس دەوڵەتەکان بە قسەی یەکەکەن دەبا دانیشن و بیکەن بە یەک دەوڵەت بیکەن بە دینی ئیسلام خۆ بەخۆیان ئەڵێن ئێمە دەوڵەتی ئیسلامین بە حسابی خۆیان یعنی کاکە خۆی ماڵە کافر نی مسلمانین ئەی بۆ بە دینی خوا حکم ناکەی کە مسلمانی بزانم بزانم یعنی وڵاتەکانە بن بە یەک هەر عەرب بۆ خۆی تەماشاکە چەند وڵاتە ئەگەر حکومەتەکان ڕاست کەن بە قورئان و حەدیس ڕاست ئیش بکەن چوار گەنج بەرزە بێتەوە بڵێ وەڵا من حکومی خوامێ و تۆش پێی بڵێ تیرۆرست جوابم بەنەوە وایە ئەنا وەرە با ئێمە بە دینی خوا حکوم بکەین قال الله وقال رسوله بزام کە سەر بەرزەکاتەوە کاتە خەتاکەی خۆمانە ئەوە لە مستەوای دەوڵەت ئەی لە مستەوای مامۆستایان ئێوە بەس تەماشای مامۆستایان کرد مامۆستایە فڵان حیزبە مامۆستایە فڵان حیزبە مامۆستایە فڵان حیزبە هەر یەکەی سەری لە کونێکەوە دەرەچێت وایە وانە مامۆستا شیوعیە شیوعی مامۆستا مەلا فڵان گەز دەڵێ شیوعیە باشە چۆن لەگەڵ تۆیان ڕێەکەوێ خەر بەس پێم بڵێ چۆن لەگەڵ منان ڕێەکەوێ دوایەوە ئیختیلاف هەر بووە برای بەڕێزم ئیختیلاف ئەزانی کەی دروست بوو پێخەمەری خوا فەرمی عليه الصلاة والسلام من یعش منکم بعدی فسیرا اختلافا کثیرا هەر کەس لە ئێوە لە دوای من بژی ئەی سەحابە بەڕێزەکانی ئەو باسی ئەوان یەکرد فەرمووی اختلافێکی زۆر اختلافێکی زۆرە بینێ جیاوازێکی زۆرە بینێ باشە دەرچوون چییە لەو جیاوازی ئەی پێغەمەری خوالی سەڵات و سەر فەرمی فعلەیکم بسنەتی وسنەتی الخلفاء الراشدین المدینە من بعدی فەرمی ئێوە ڕێبازەکەی من بگرن سنەت یعنی ڕێباز سنەت یعنی طریقا یعنی ڕێباز ڕێگا ڕێچکە ڕێگەکەی من و ڕێگەی سەحابەکان بگرن نەکەشتی نوێ بێنن ئاگادار بن ها هەر شتێک مخالفەی من بکەن یای ئەو سەحابانە بکەن ئێوە ئەبنە خاوەنی ئاگر دوایی نەکەن شتی نوێ دابێنن لەو دینەیە هەر کەسێ شتی نوێ لەو دینەیە دابێنێ لەو دینەیە شتێکی نوێ دابێنێ کە من نەم کردبێ ئەوە ئەو کەسە چییە ئەو کەسە خاوەنی ضەلالەیەکە و ئەو ضەلال و گومڕایەش خاوەنەکەی بۆ ئاگر یەکسەر وتی بۆ ئاگر صحابەکان ئەگەر لەگەڵ یەکا بوونا نیانەوێرا قسە بکەن سوالێکیان لێ بکرایە ئەوەی تۆ جواب بەرەوەی تۆ جواب بەرەوەی تۆ بۆی خۆی ڕزگار کات لەوەی کەوا شتێک بڵێ گەر مخالفەی شریعەت بکا هەروەها تابعیەکان هەروەها وەتا ئایمەکان کە بۆم باس کردن دەیانوت ئێمە شتێک ناڵێین مخالفەی پێغەمەرکەین سەل الله عليه وسلم حتا ئەو خلافەی کە لە بینیانە دروست دەبوو بۆچوون بوو اجتهاد بوو هەوڵی ئەیا تێئەکۆشا بگاتە ڕاستیەکە دوایی ئەیوت لەوانەیە ئەم قسەی منی جوان نەبێ بەس ئەگەر ڕاستەکەتان بینیەوە شوێن ڕاستەکە کەون شوێن من مەکەون هیچ ئیمامێک نەبووە لە ئیمامەکان بڵێ ئللا ئەبێ خەڵک شوێن کەوتەی من بێ ئەگەر نەنوێژ و ڕۆژو عیبادەتی دروست نییە ئللا بێ مەذهبی من بێژی ناونێژ و ڕۆژو عیبادەتی نییە مسلمان نیە وایان نەوتوە جا بۆیە بە ئێوە ئەڵێم ئەو دانیشتنەی لە بینی مامۆستایانە کە بکرێ ئەوە ئێستا بۆ ئاسانیە ناکرێت لە کاتێکا کە دەوڵات هەمووی پارچە پارچەیە مسلمان هەمووی پارچە پارچێ ئەوە کەسێکی بە عیزەتی ئەوێ کەوا دەوڵەت هەمووی بک بە یەک و پاشان مامۆستایان کۆ بکاتەوە بە زەبر بە زەبر نەبێ ئەوە ناکرێ هایەوە تەماشاکە ئیمامی عوسمانە فەرمێ ڕەزای خوای لێ بێ دەڵێ ئەوەی کە خوا بە زەبر و بە سوڵتان ئەیکا بە قورئان نایکا یعنی ئێستا تۆ لەسەر ئەو مینبەرە لە خۆتبەی جمعە و خۆتبەکانی تری جمعە بە بە خەڵکی بڵێ بڵێ خەڵکی نا کاکە خراپەکان ئەو هاە ئەو هاە مەیان کەن زینا وایە قەتڵ وایە غەیبەت وایە نەمیمە وایە فلان وایە فلان وایە ئەوەی لە خوا بترسێ بۆ خۆی نایکا و زۆربەی زۆری خەڵک ئەیکا لەبەرەوەی تۆ هەر قورئانی ئەی بەگوێ ئەم قورئانە پێویستی بەوەیە بە زەبرێک بە سوڵتەیەک ببرێ بەڕێوە لەبەرەوەی ئێستا زەبر و سوڵتەی نییە کەم کەسەی با بەڕێوە بەڵام ئەگەر حکومەتێکی ئیسلامی ڕاستەقینە هەبێ بڵێ هەر کەسێ غەیبەت کە ئەوەندە غرامەیەکەم و چەند ڕۆژ سجنیەکەم و ئەوەندەش جەڵدەی لێم بەسەلم بۆ نمونە کەس دەوێرێ غیبەت بکە ها کەس ناوێرێ تەماشای گوناحەکان کەن هەر گوناحێک تۆ تەماشاکەی کۆبوونەوە وتیان کاکە بە مەجلیس کۆ بێتەوە باجگەرە حرام بێ لە شوێنە گشتێکە کەس بە قسەیەکە کەس بە قسەیەکە دکتۆرەکان لە پێش خەڵکایگرن بەدەستیانەوە وایە وانە ئیسیفادەی نییە بەس وەرە زەبرێک دابنێ زەبرێک بڵێ ئەوەی کە وا بکە ئاوهای لەکەم ئاوای لەکەم ئاوای لەکەم بزانام کەس دەتوانێ وا بکە ڕاسەن بیگرێ کەسەکە بگرە عقوبەی بەبزانمە توانێ وا بکە جا بۆیە خی تەعالا تەماشاکەن ئەو عقوبانی کە داناوە یەک لەوەی کە ئێستا باسمان کرد لەسەر مخالفەکردنی شریعەتی خوا لەسەر مخالفەکردنی ئەوری پێغەمەر سەل الله عليه وسلم نەکەن مخالفەی بکەن لەگەڵ کەلیمەی بیدعەتان بیست چۆن لە شێرە ترسی ئاو هەش لە بیدعە بترسە بڵێ نایکەم بڵێ نایکەم چونکە مخالفەی ئەمری پێغەمەرە سەل الله وسلم سەرنجام من تووشی چییە بم فتنە کە کوفرە یا عذابیشی گەورە یان پێغەمەری خۆشەویستمان لە حەدیثێکا فەرمێ سەل الله عليه وسلم کێ جورئەتە کا قسە بکا لە مەجلیسی پێغەمبەرا صلی اللە علیە وسلم دەڵێ سەحابەکان لە مەجلیسی پێغەمبەر ئەوەندە بێدەنگ دانیشتن صلی اللە علیە وآله وسلم ئەڵێ کأن علی رؤوسنا الطیر ئەوت باڵندە بەسەر سەرمانەوە ڕاوەستە یعنی چی یعنی ها کە تۆ دانیشتی بێدەنگ و بێجوڵە باڵندەیە لەسەر سەر لەولا و لەولا چکە تۆ ناجوڵیتەوە بەس کە جوڵایتەوە ئەڕوا ئەڵێ کە ئەنه تەیروتار بەسەر سەرمانەوە بوو دەنگتان بەسەر دەنگی پێغەمەر بەرز نەکەنەوە ئەوە بە سەحابەکانی پێغەمەر ڵێ سەوسەر ئێستا پێتان ئەڵێن بە کێڵێ بە نزیکترین سەحابەی پێغەمەر صلی الله علیه وسلم بە بەڕێزترینیان بە گەورەترینیان کە ئەبوو بەکر عمرە ئەبە دواناڵێ دەڵێن نەکەن دەنگ بەرزکەنەوە بەسەر پێغەمەرا صلی الله علیه وسلم زۆر گەورەیە برام یعنی ئەبی بە کافر ئەن تحبط اعمال حبوط اعمال چیە حبوط اعمال یعنی پوچەڵکردنەوەی هەموو عیبادەتەکانت هەموو ئیمانەکەت بەبێەوەی بەخۆشت بزانی ها بەبێ ئەوەی بەخۆت بزانی یعنی تۆ بەلای خۆتەوە مسلمانی ئیمانداری هەه لەو سەرەوە هاتوویتەتەوە کەس بەقەدەر تۆ مسلمان نییە بەڵامەی قڕ بەسەر وەڵی تۆ کافری لە بەرەوەی خوا فەرمی و ئەنتم لا تشعرون ئەلا هاتنی دوو هۆزە یا هۆزێکا بۆ لای مەجلیسی پێغەمەری خوا عليه الصلاة والسلام ئەبوو بەکە ڕێی وابوو فڵان کەسیان بێ بە ئەمیر عمەریش ڕێی وابوو فڵان کەسیان بێ بە ئەمیر ئەبوو بەکروتی فڵان کەس عمەوتی فڵان کەس ئەوتی فڵان کەس دەنگیان بەرز کردەوە لە لای پێغەمەر صلی الله عليه وسلم بە شەرتێک ها دەنگ بەرزکردنەوەکە لە ئاستی پێغەمەر سڵسم لە ئاستی قسەکەی ئەو نییە ئەو بڵێ با فلان بێ و بڵێ نە با فلان نەبێ یعنی مخالفەی پێغەمەرکە نا وریا بن لە مەسلەکە زۆر زۆر دەقیقە زۆر ناسکە با فلان بێ با فلان بێ هێشتا پێغەمبەر قسەی نەکردو ساڵ ئەوڵێ با فلان بێ ئەوە با فلان ئەوو بەکرەوە تۆ مخالف ئەڵە نە تۆ بۆ مخالفە مەکەی بۆ مخالفە ئاەتەکە هاتە خوارەوە ئاەتەکە هاتە خوارەوە کەواتە مخالفەی ئەمری پێغەمەر سەل الله عليه وعالی وسلم ئەبوو بەکر و عمەریش ناخوێنێتەوە ها با بزان کەوا تووشی فتنە و تووشی کوفر و حبوتی ئەماتانەکە ئە لەبەرەوەی ئەڵین ئاگاداری قورآن بن ئاگاداری سنەتی ڕسول الله بن سەل الله عليه وسلم کەفی خۆیەتی خەڵگەی کەیانای کە برا بەڕێزەکانم بۆ خۆ دەچی تەقەبری خۆتەوە مخالفە مەکە داهێنان لە دینا مەکە بڕۆ لە دنیاە بیکە پاڵەوانەکان ئێوە بڕۆن لە دنیاە داهێنانمان بۆ بکەن لە دینا بۆمان مەکەن لە دین کافیە لێو ماکمەلت و لەکم دینەکم دینەکە تەواو بوو پێویست ناکە تۆ داهێنانی تیا بکەیت حرامە ترهبون بی عدو اللە و عدوکم ئومەتی ئیسلام لە دینا داهێنان مەکەن بڕۆن لە دنیاە داهێنان کەن بە ئەوروپا و ئەمریکا و شەرق و غەرب لێتان بترسێ بەس ئێمە ئازاین بێن دینەکەمان ناشرین کەین دنیاکەشمان بێنە دەست ئەوروپا ئەمریکا و ببین بەچی بە ژێر دەستەی ئەوان دوو جار سێ ئەوە تا خۆی تەعاالە وعدەکەی هاتە دی توش بووینیان نا بەهۆی ئەوانەوە تووشی کوفر بووینیان نا تووشی عذابیش بووینیان نە هەردووکی هاتە دییان نەهاتە دی هاتە دی بەخوا برام قسەی خوا هاتە دی وردە زۆر تەماشایکەن داهێنانم لە دینا بۆکە هیچ نەما بەس دین نەبێ دەستکاری بکە واز لە دین بێنە دین تەواوە دین پێویستی بە تۆ نییە دەستکاری بکەیت ڕێگەیەکی ڕاست پێغەمەرە فەرمی عليه سڵاو سلام ڕێگەیەکی ڕاستم بۆ بەجێهێشتن شەوەکەشی وەکو ڕۆژ وایە شەوەکەشی وەکو ڕۆژ وایە تاریکایتیان نییە خوا وامان لێ بکات جل وعلا لەسەر ئەو شەریعەتە بڕۆین ئومەتی ئیسلام جارێکیکە بگڕێتە بۆ ئەو عیزەتەی کە هەیبوو کە یەهود و نەسارا زەلیل بوون لەبەر دەسمانە ئێستا کێمە زەلیلی دەستی یەهود و نەسارای خوا وامان لێ بکات بگەڕێنەوە براکەم چارەسەرەکەشی ها لە حەدیسە هاتووە لە قورآە هاتووە فەرمێ بەوە دەبێت کە بگەڕێتەوە بۆ دین بگەڕێرەوە بۆ دینی ڕاستەقینە خوا سەر بەرزت دەکات وعدەکانی خوا با باسکەین وعدی خوا درۆیە والعیاذ بالله نەخێر ولینصرن اللە من ینصره ولینصرن تەماشای لام کەن لەگەڵ نونی تەوکید خوای تعالی سوێن دەخوا دەڵێ سوێن دەخۆم هەر کەسێ من سەر خاسەری دەخەم هەر کەسێ من سەر خاسەری دەخەم سەرخستنی خوا چییە خۆ خوای تعالی وەکو باسمان کرد لە دەرسەکانی ڕابردوو ئێمە چین لە ئاستی خوای تعالایە سەرخستنی کەلامی خوایە سەرخستنی شەریعەتی خوایە تۆ کەلامەکەی سەرخە بەسەر قولی هەموو کەسێکە خۆی تعالا تۆش سەرخە بەڵام والله هەتاوانەکەین والله سەرکەوتن نبینین براکە بۆیە لە لای پێغەمەری خوا صلی الله عليه وسلم لە لای صحابەکان لە لای تابعیەکان کەسێک کە شتێکی لە دین دروست بکردا یان کەم تەرخەمی بکردایە پشتیان تێکرد قسەیان لەگەڵ ناکرد هەتا دەگەڕایەوە هەتا نەگەڕایەتەوە پشتیان تێکرد قسەیان لەگەڵ ناکرد ئەوە ڕێبازی ئەوان بوو بۆی دینەکە بپارێز دینەکان لە لا خۆشەویستتر بوو لەوەی کەوا برادایەتی فلان و فلان کرد دەگوت وڵی با پێت بڵم دین دەپارێزی باشە دین ناپارێزی بڕۆ بە مردوێتی و بە زیندوێتی من پشت تێەکەم هەر ئەوڕشت لێنا سەلامیشت لێ ناکەم وی دین بپارێزرێ ئێستا ینەوە ناو بابەتەکەمان لەو بابەتانی کە ئەو مخالەفاتن لە ڕەمەزانە یەک لەو مخالەفاتانە ئەوەیە هەندێک کەس هەندێک کەس بە دوای مزگەوت تا دەگەڕێ لە نوێژی عیشایە دەڵێ کاکە بچین بۆ چۆ بچین بۆ چۆ بچین بۆ چۆ با بچین بۆ فلان مزگەوت دەنگی خۆشە هەتا لێ دەخڕێ و دەهێنێ و دەبان نوێژەکە عیشایە چێ وەنەبوو نوێژەکەی عیشا چێ لەبەر خاتری تەراویح تەراویح سنەتە عیشا فەرزە تۆ فەرزێک لە دەست دەیەی بۆ سنەتێ ئەخرەمە عەقڵە ڕاکا بە دوای ئەو مزگە ئەو مزگە ئەو مزگە و وەختێک گەزانێ ئەو نوێژ عیشا تەواو بووە تەراویحش دەست پێکرد ئەبینی خەڵکانێک توانایان نییە با ئیمام تەخفیف کا بۆ خەڵکی ئەمڕۆ ئەو ڕۆژە نییە بەڕاستی تۆ خەڵکی ڕابگری سێ چوار سەفحەی بۆ بخوێنیتەوە کەس ئەو توانایی نەما ئیلا مەگەر خوا بیا بە یەکێک لەبەر خاتری خوا ڕابوەستی ئەوە تا ئێمە چی ئاەتێک دوو ئایا دەخوێنێ مامۆستاکە ها پرتەپر دروست بۆ کاکە درێژە درێژە درێژە جا لەبەرەوە یەک لەو لەو غەڵەتانە ئەوەیە کە نوێژی عیشا فەوتێنێ لەبەر خاتری سنەتی تەراویح کاکە بڕۆرە مزگەوتێکەوە پێش هەموو شتێک ئاگادار بەها نوێژ ئیشەکان باشترین عملەکانی تۆ لە ڕەمەزان و غیری ڕەمەزان پێغەمەر فەرمێتی سەلاسم نوێژە فەرزەکان لە کاتی خۆیان لە جەماعەتە حتا گەر نوێژی عیشا بکەی تەماشاکە فەرمیێتەوەی نوێژی عیشا بکە لە جەماعات بەیانیش لە جەماعات بکە یەک شەو نوێژی تەواوی بۆ دەنووسرە لە لەخوای تعاالە حتا بەبێەوەی کەوا لە بینی شانە سنت بکەیت کەواتە گەورەترین شت نوێژەکەی جارێ نوێژی عیشا و بەیانەکە ئەڵێ الحمد للە رب العالمین تۆش بڵێ الحمد للە رب العالمین تا دوایی ئامین ئامین هەر کەسێ ئامینەکەی موافق بوو لەگەڵ ئیمامەکە خوا گوناحی پێشووی هەمووی لێ خۆشە بێ دایش گوێ بگرە بۆ ئاەتەکە دەڵێ وەڵامە ماوەستا ئەوە دەکات و ناتوانانی دەچێ بۆ ڕکوع ئێمە فریای فاتیحەکە ناکەوی خەتای خۆتە کاکە وەرە بپرسە بڵێ لە کوێ بیخوێنی لەگەڵ ئیمان بیخوێنەوە تەواو دایش گوێ بگرە بۆ ئەو چەند ئاەتەی کە لە دوایدا دەخوێنێت چارەکێک بیست دەقە ناتوانانی لە پێنای خوای ڕابوەستی چواردە سەعات لەبەر ئەو گەرما بۆ بەنزین ڕاوەستی لەبەر گەرماکەش لەبەر گەرماکە کارەبانە ئەو کارەبانە کاکە با ڕەکەێنە بۆ ماڵە بەخۆ بە کەڵک نایە ئەوە گەر بڵێ هەر ڕکعاتێک و وەرەقەیەکی لەگەڵایە واللهی واللهی ئاگریش ببارێ دابەزی بۆی وانیە صبر بگرن برا بەڕێزەکەم صبر بگرن هەر کاتێک حاڵەتی ئاواتان هاتە بەرچاو بڵێ قل نار و جەهنەمە ئەشەد و حەڕە نازانم بۆچی بۆ عیباەتەکان دەبێت ئللا پرتەپرتی لەگەڵا بکەین ئللا دەمە بۆڵە ئللا گلەی ئللا گازندا خۆ بەخواوەندە درێژ نیە برا بەڕێزەکان من ئەم شەو شتێکی سەیرم بیست لە تەراوی حەکەی خۆمان برایەک باسی کرد وتی لە بەینی هەشت رکعەتەکە و سێ رکعەتەکەیە کە هەندێک مانەوە وتیان ئەو چێگا کە ئەوەندە دانیشتن دەبا هەستێ خێرابی ئەو نەجاتمان بێ کانەوە لە سج ناوێت دەرچێ ئەگە ئێرە سجن نێرە جێگەی عیبادەتە برام پێغەمبەر صلی الله علیه و آله و سلم ئێستا باسێکەین لە اعتکاف دە ڕۆژی کامیل لە مزگەوت ناچوە دەرەوە اعتکاف ئێستش زۆربەی خەڵک نازانێ اعتکاف چییە ئیعتیکاف کەلیمەی ئیعتیکاف یعنی چی بە کوردی یعنی خۆ حەبسکردن لە مزگەوت ناچیتە دەرەوە بە شەو و بە ڕۆژ ها پێغەمەری خواست وەسم لە بیستی ڕەمەزان ئەڕۆی حتا شەوی جەژن لە مزگەوت ناچوە دەرەوە نەکرد لە ناو مزگەوتەکە بمایەتەوە بەڵکو لە ناو مزگەوتەکە خێمەیەکی بچووکی هەڵدەدا دەچۆ ناو خێمەکەشەوە لەگەڵ جبری خەریکی قورآن بوو بە تاقی تەنهاش اعتیکاف ئەوە نییە دابنیشی بیکەی بە مسابقات و بە گۆرانی و بە دەفە و بە لەفە و بە گۆشبرژان و بەزم و ڕەزم ئەوها نەبوو دادەنیشت خەریکی قورآانەکەی خی تەعالا بوو دەوری دەکردەوە ئەبزانم کێ ئێستا لە اعتیکافە توانیوێتی بیست ڕۆژ یاخود دە ڕۆژ چکە پێ سەسەم جارێکیان بیست ڕۆژ بە شەوەکانی شێوە مایەوە بمێنیتەوە دوو ئاەت لە بەرکەی ئەو کاتە ئازانم ئەگەر زیندوو ببیتەوانێ با تەمەنت نەک حەفتا ساڵ بێ دوو حەفتایش بێڵی بە قوربانە بم خێرە با فرێ خۆمان بکەین دوو سبحان الله بکەین دوو نوێش بکەین دوو ڕکعات بکەین چونکە لە میزانی خوا زۆر قورسە ها سبحان اللهی والحمد لله سبحان الله وبحمده سبحان الله العظيم چەند قورسە لە میزانەکەی خوای تعالی پێغەمبەر فەرمی صلی لە صحیح بخاری آخر حدیث آخر حدیث صحیح بخاری ابو هريره روایتەکە دوو کلمە لە لای خوا زۆر خۆشەویستە لەسەر میزان چییە زۆر زۆر قورسە وەزنەکەی زۆر قورسە لەسەر زمان زۆر ئاسانە سبحان الله وبحمده سبحان الله العظیم تۆ دابنیشە بز بۆ خۆت ئەوەندە بڵێ یەکیچکە لەو مخالەفەتانی کە ئەکرێ بەردەوامبوون لەسەر قنوت بەردەوامبوون بەردەوامبوون هەموو شەو هەموو شەو هەموو شەو قنوتەکان لە وەترەکاندا دەخوێنرێ ئەمە مخالەفەیە چکە پێغەمە سەل الله عليه وسلم هەموو شەوەکان لە سەرێک لە سەرێک لە سەرێ قنوتی نەخوێندووە ناو بەناو کردوێتی ناو بەناو لەوەتر ناو بەناو کردوێتی تەبعەن لە قنوتیشا هەندێک ڕێنمایی هەیە دەبێ ئەوە بزانین لە ڕێنماییەکانی قنوت ئەوە بێ ئەو ئیمامە کە کاتێک قنوتەکە خوێنێ بە تەغەنی نەی خوێنێ وەکو چۆن قورآان دەخوێنێتەوە ئاگادار بن ئەو بە دەنگ خوێندنەوەیە ئەو بە دەنگ خۆشکردە تەنها بۆ قورآان ئاگادار بە تەنها بۆ قورآانە قورآان بە دەنگی خۆشە خوێنرێتەوە دەڵێ قورآان جوانکەن بە سەوتەکانتان لە ئێمە نیە ئەو کەسەی بە دەنگی خۆش قورئان نەخوێنێتەوە ها ئێستا لەوانەیە زۆربەی بڵێ کاکا دێ وەرە بزان بە دەنگ هەڵە شەرمەکەم ئەم گۆرانیەکەم بۆ بڵێ ئاه ڕوا بووی بۆ گۆرانی شەرم ناکە بەس بۆ قورئان مناڵەکان بڵێ کاکە وەرە بە دەنگە قورئانم بۆ بخوێنەرەوە شەرمەکە ئادێ گۆرانیەکەم بۆ بڵێ نە گۆرانی بیست گۆرانیت بۆڵێ بە هەموو لەحنەکانی ئەوەش موسیبەتێکی تر لە موسیبەتەکانی ئومەتە بەڵام خوێندنی دوعا سەیریکەن دوعا زەلیلیە ئەبێ دوو شتی زۆر زۆر سەرکی تیاابێ یەکەم دەنگ بەرز نەکەیتەوە هاوار نەکەی دووهەمیش وەک ئاعتیادی اللهم اهدنا في من هديت آمين وعافنا فی من عافیت وتولنا فی من تولیت داوا لە خوا ئەکەی تۆ لە بەردەمی خوایە داوای لێ بکەی چی ئەکەی قیژە قیژ و هاوارەکەی ها لە بەردەمیا یا زۆر بە هێواشی زۆر لەسەر خۆی چکە خوات بیستێ خەڵکەکەش ئامین ئامینەکە توخوا ئەوها بیرەکاتەوە خەڵکی دەستی بەرز کردوێت وڵێ ئامین خوا هیداەتم بی بۆ ڕێبازەکەی خۆت لەو لاشەوە هزار ڕێبازی تری گرتۆتە بەر هزار ڕێبازی تری گرتۆتە بەر بەداخەوە وعافینا فی من وعافینی وعافینا ئەگەر ئیمان بوو دەڵێ وعافینا خۆت بووی وعافینی فی من عافیت سەیریکە هیدایەت هیدایەتی ڕێگە و هیدایەتی دڵ حیجاز و لە یەمەن و لە کوێ و لە کوێ و لە کوێ هاوارێکی زۆر و گریانێکی زۆر و شتێک شتێکی زۆرە بیستی دەڵێ ئەو مبالەغەی هاوار هاوارت لە چێ کاکە بە هێواشی بۆ خۆ دەگری بە فرمێسکەکان ببارێنە هاوار هاوار مەکە هاوار هاواری ناوێ فرمێسک بەسەر گوناحەکان تابارێنی جارێک با پێت بڵێم یعنی گریان عیبادەتە گریان لە ترسی خوا عیبادەتە خوا لە قورآن باسی کردووە ئیمام ناتوانێت سەجدە درێژ کاتەوە لەوانەیە خەڵک نەخۆشە خەڵک کاری هەیە بەس بۆ خۆت کە نوێژت کرد بە تەنیا دابنیشە سەجدەیەک با نیو سەعات بڕوا سەجدەیەک با چارەکێک بڕوا با پێنج دقە بڕوا کاکە با یەک دقە بڕوا یەک دقە یەک دقە سبحان الله الله ئەو چیەوە ئەوە نوێژە یەک دەقیقە لە پێناوی خوایە سەرت لە سەجدەکە داوای لێ بکە ئێستە بە تۆ بڵێ ئادێ ڕئیس هاتووە سەرۆک هاتووە کاکە حەچی داوا بکە نەتان ناتێ هەمووی منشوراتی گەورە گەورە ئاگرێ بەدەستەوە چی داوا کاری هەبێ پێویستیشی پێ نەبێ هەر داوا ئەڵێ من ئەوە مەوێ ولله المثل الاعلى خوای گەورە بە تۆڵێ چی داواکەی لەو سەجدەیە داوا بکە حتا تۆ بێتاقەت نەبی من هەر لێ قوبوڵەکەم داوای لێ بکە خوایە بینینی تۆمەوێ خوایە بەهشتەکەت مەوێ ئەمە گەورەترین داوای ئێمەیە خوایە بینینی تۆمەوێ خوایە خۆتم پیشان بی خوایە لە دوا ڕۆژە خوایە بێبەشم نەکەی وەکو کافرەکان محجوبم نەکەی لە خۆت خوایە وەکو کافرەکان محجوبەکەی خوایە چونکە یەکێک لە گەورەترین سزای کافر لە ڕۆژی قیامەتەوە خوا خۆی پیشانی کافر نایە هەر نایبینێ لە جەهەنەما عەزابە چێژە خوا هەر نابینێ بەڵام مسلمان خوای تعالی خۆی پیشانیا و ئەو نعمەتە گەورە گەورە گەورەیە کە گەورەترینی هەموو گەورەی نعمەتەکانە کە بینینی خوایە تۆی بینی لەوێ بڵێ خوایە خۆتم پیشان بە خوایە بمخەرە فیردەوس خوایە دین و ئیمانم پێ بەخشە ئیمانم سەلامت کە بترسە لەوەی کە ئینسانی مسلمان پێغەمەرە فەرمێ صلی الله عليه وسلم جاری وای لە بینی تۆ لە بینی بەهشتا ئەوەندە نامێنێتەوە ذیراع ذیراع چەندێکە ها لێرە تا ئێرەیە ئەوە چەندێکە ئەڵێ ئەوەندە دەمێنێتەوە کار و کردەوەی جەهەنەمیەکە و ئەچێتە ناو جەهەنەم نازانی عاقبەتت بە چییە چەنەهامان بینی عاقبەتی بە شەڕ هات بڵێ خۆی عاقبەتم خێرکە سەحابەکان لەگەڵ پێغەمبەری خوایان بوون صلی اللە علیە وسلم ذیکریان کرد بە هاوار هاوار پێغەمبەری خوا فەرمی صلی اللە علیە وسلم لەسەر خۆ بن خۆیەوە داوا لە کەسێک ناکەن غایب بێ یاخود نەبیستێ ئەوەی ئێوە داوای لێکەن سەمیع و بەصیرە نزیکە لێتانەوە دوایەوە بۆ ڕیاش سەیریکەن بۆ ڕیاش واتە دووربوون لە ڕیا زۆر مهماوە تۆ زەبتی خۆت بکەیت یعنی زۆر جارە بیستین علەمایان کە باسی ڕیامان بۆکەن ئەمان تۆقێنن بەڕاستیش جێگەی خۆشێتی بتۆقین چونکە ڕیا بریتە لەوە ئیشەکەت بۆ خوا ناکەی لەبەر خەڵکیەکەی دەڵێ لە عیبادات بۆچی لا إله إلا الله گەورەترینی ذکرەوە تەماشای زمانی خۆتان کەن ها ئەتوانی بڵێ لا إله إلا الله بە هێواشی لێوت هەر نەجوڵێنیتەوە یعنی لە مەزیز دامیشی بڵێ يعني اللهم قاتل الكفرة الذين يصدون عن سبيلك ولا يؤمنون بوعدك ويخالفون رسلك ولا يؤمنون بوعدك وخالف بين كلمتهم والق في قلوبهم الرعب والق عليهم رجزك وعذابك إله الحق أو دعاء لكافرانك یان خوایە خوایە بجەنگە لەگەڵ ئەو کەسانەی کەوا ڕێگەی تۆ ئەگرن خوایە خۆت لەگەڵیان بجەنگی خوایە ئەوەی ڕێگەی تۆ ئەگرێ خۆت لەگەڵیان بجەنگی ئەوەی ڕێگەکەی تۆ بزرەکە خوایە خۆت لەگەڵیا بجەنگی خوایە کەلیمیان پارچە پارچەکەی خوایە ئیتیفاق لە بینیانە نەهێڵی ئێمەش دەڵێن خوایە هەموو علەما ئەڵێ حەدیسەکەی صحیح نییە ئەو حەدیسەی لەو بارەوە هاتووە صحیح نییە قەد نەبینراوە پێغەمبەر صلی الله علیه و آله وسلم کە دوعای کردبێ دەستی هێنابێتەوە بە دەموچاویە یەک حەدیس بێنە صحیح بێ نایبینی بۆیە دەزێنان بە دەموچاو علەمایانە فەرموون لەو مخالەفاتانەیە کەوا خەڵک ئەیکا بەبێەوەی بخۆی بزانێت باشە بۆ واکەی بۆ ئەهێنیتەوە بە دەموچاو تا پێغەمەر وای کرد سەلاسم سەحابە وای کرد ئەڵێ لە ئیمامی مالیکیان پرسی سوئی لە عن الرجل يمسح بكفيه وجهه عند الدعاء فأنكر ذلك ئیمامی مالک مامۆستای شافعی مالیکی کوڕی ئەنەس عالمی مدینە فەرمویان فەرمووی کاتێک کە پرسیاری لەکرا خەڵک دەزێنێ بە دەم و چاویا بۆ دوعاکان لە دوای دوعاکە فەرمووی ئینکاری کرد فەرمووی ما علمتو ما علمتو نەمزانی وە لە سونەتی پێغەمەر شتیوە هەبێ سەلەڵ علیسە ئیمامی عبدوڵای کوڕی مبارە گەڵێ ئەو کەسەی کەوا دەزێنێ بە دەموچاوە لیان پرسی ئەوە چییە حکومە فەرمی لەم ئەجید لە هوتەبتە هیچ حەدیسێکی صاحیم نبینیەوە لەبارەوە ها لەوە سەیرتر لەوانەیە بڵێیت کاکە ئەو شتانە چییە تۆ باسی دەکەی ئەوە شتێکی ئەوەندە گەورەیە ئەیەنێ بە دەموچایە نایەنێ بە دەموچایە تەماشا عیزی کوڕی عەبدولسەلام کەن چی وتەوە عالمە بەڕێزە دەڵێ وەلا یەمسەح وەجەو بیەدەیه عەقیبە الصەلات ئیلا جاهل ها ئەڵێ ئەو کەسەی کەوا دوعا دەکات دەزێنێ بە دەموچاویە ئیلا جاهلە ئەو نەزانە نەفامە خۆی لە کوێ هێنا داوا بکە لە خوا بە ملکەچی بە شاراوەیی سەیریکە بە ملکەچی بە شاراوەی خۆفێ یعنی چی شاراوەی ئەفەرمی إنه لا يحب المعتدين خوای تعالی کەسی تعداکەری خۆش ناوێ سنوور بەزێنی خۆش ناوێ هاوار هاوار مەکە کە تەبعەن لێرەیە لە ڕەمەزانە بۆ خۆتان نەزانن خەڵکی زۆرتر زەکات دەرەکە ئاتە سەر مخالفاتی زەکات دەبەری مەربوتە بە ڕەمەزانەوە دەڵێ ئێعتا و زەکاتی لیل ئەبنا باوکان دەچن زەکات دێن بە کوڕەکانی خۆیان ها کوڕمەوە زەکاتەکە ها کوڕمەوە زەکاتەکە مادام نەفقەی لەسەر تۆ واجب بێ نابێت تۆ زەکاتی بیتێ زۆر شت هەیە لە زەکاتە لەو ڕەمەزانە دەکرێت خەڵک غەڵەتی تیا دەکا بۆ نمونە قەرزت لای شخصێک هەیە دەڕۆی چیەکەی کاکە چەنم چەنی من قەرزاری وڵا پێنج وەرەقە دەیکاکە و زەکات بێت ئەو بۆ خۆت هەڵگرە هاتۆ سەیریکە منە تاکە بەسەر و کابرایە نا بڕۆ زەکاتەکە پێنج وەرەقەشی بەرێ قەرزەکە لە لایشکە دانێ بۆی ئەگادار بن زەکات ماڵی خوایە و نابێ بە هیچ شێوەیە تۆ نازی لە پێوە بکەیت نابێ بیخەیتە بری قەرز ئەگەر یخەیتە بری قەرز وەرە تۆ ئەو زەکاتت بێنە پێنج وەرەقە قەرزار نییە کابراهی تۆ زەکاتەکە چەنە بڕۆ پێنج وەرەقەیە دە وەرەقەیە بیست وەرەقەیە هاکاکەجان ئەو ماڵی خوایە خوا جزا پێشی ناڵی بمەرەوە ها من پارەکەمای بێنە خێرا قەرزەکەم بەرەوە ئەوهای پێ ناڵێی ئەوە هی خوایە چی لێکەی لێکە قەرز شتێکی کەی لە بینی من و تۆیە لەوانەیە بە ئیزنی خوا لێشت خۆش بم ئەوش ماڵی خوایە برا بە ڕێزە مسلمانەکە ئەوە غڵەتێکی گەورەیە کە واچن چیەکەن زەکاتەکان ئەخانە بری قەرزەکان کەواتە زەکات نابێ بە مەسلحەت بۆ تۆ بگەڕێتەوە ئەو مهمەکەی بۆیە لێراڵی نابێ بدرێ بە مناڵەکان بەس ئەوەی تۆ بەخێویەکەی نا یان نەفقەیە کێشی نا ئێستا دەربارەی ئافرەت دەڵێت تۆ نابێ زەکات بێ بە خێزانەکە چونکە نەفقەی واجبە لەسرت بەڵام زەکات لە خێزانەکەەوە دێ بۆ تۆ چونکە ئەو نەفقەی لەسەر نییە نەفقەی تۆی لەسەر واجب نییە دەتوانێت لە ماڵی خۆی لە زێڕی خۆی زەکاتت باتێ